فەرموون لەگەڵ ئاڵقەی چلەهەمین لە کتێبی هەنری کیسینگەر. دەستێوەردانی مرۆیی و بەرژەوەندی نەتەوەیی چوار بنەماکە بۆ ئەوەی دەستێوەردانی مرۆیی بکرێتە ئەرکی لە پێشینەی سیاسەتی دەرەکی ئەمریکا ئەبێ چوار مەرج جێبەجێ بکرێ ئەبێ بنەماکە لەوەدا بێ لەسەر ئاستی جیهان جێبەجێ بکرێ ئەبێ ئەنجامێکیشی لێ بکەوێتەوە کە ڕای گشتی ئەمریکا پەسەندی بکە ئەبێ کۆمەڵگای نێودەوڵەتیش بەدڵی بێ پەیوەندیشی بە ڕەوتی مێژوویەوە هەبێ هەر چوار مەرجەکەش پەیوەندیان بەوەوە هەیە کە ئێستا وەک زارەوە پێگوترێ ستراتیژی دەرچوون کە کراوە بە پێوەری دیاریکردنی ئەوەی ئایا کەسێک گرفتێکی کاتی چارەسەرەکە یان لە زۆنگاوێکی هەمیشەیدا نقومە بێ. ئەم مەرجانە سەرەتا ئەوە دەرەخەن کە ئایا وڵاتەیەگرتوەکان بە سادەیی بڕیارەکانی تایبەت بەو دەست وەردانە پاساو ئەداتەوە کە هەل و مەرجەکە ئەیان سەپێنێ یان بناغە بۆ ستراتیژیی گشتی تا ئەڕێژێ کە بتوانرێ بگرێتە بەر. ئەگەر سیاسەتەکە شیاوی جێبەجێکردن نەبێ لەسەر ئاستی جیهان یان لانی کەم لە باشترین هەلومەرجی پێشببینی کراودا شیاوی جێبەجێکردن نەبێ ئەوە وەک پراکتیشێکی بەبەرنامە بە مەبەستی پاوانخوازی ئامریکا و وەک ڕفتارێکی هەڵقڵاوی درۆیەکی خۆپەرستانە ئەکەوێتە بەرچاوی جیهان. ئەگەر ڕای گشتی ئامریکاش پشتگیری لە پرۆسەکان نەکا ئەوە شکستێنان ئاواتەکانی ئامریکا لەوەدا لاوازەکە کە ببێتە پایەی ڕاگری سیستەمی نێودەوڵەتی ئەگەر کۆمەلگای نێودەوڵەتیش لەگەڵ ئامانجەکانی ئامریکادا پێک نەیە ئەوە وڵاتەیە گرتوەکان ناچارە بێ یان خۆی بسەپێنێ یان پاشەکشە بکە. ئەگەر کارەکانی ئەمریکاش ڕەوتی مێژوویی بەهەند وەرنەگرێ ئەوە زوو بێ یان درەنگ بەهۆی بەربەستە ناوخۆییەکانەوە تووشی نوشوز دێ یان پێویستی بە کۆکردنەوەی چەند هێزێگە بێ کە لەگەڵ کۆدەنگی ناوخۆی ئەمریکادا ناگونجن. ئاشکرایە کە ئەمریکا هەر خۆی بێ یان لەگەڵ ئەوروپادا لە پێگەیەکدا نییە بتوانێت لە ڕێی هێزی سەربازیەوە هەموو هەڵەکان ڕاست بکاتەوە یان هەتا هەموو هەڵە سەرەکیەکانی جیهانیش وەک زۆر سەرکردەی ناتۆ لە پاش کردەکەی کۆسۆڤە ئەوەیان دووپات کردەوە. هەروەک سەرکردەکانی ناتۆ ڕاگەندنەکانی خۆیان بە شێوەیەکی پراکتیکی لە سەراسی جیهان جێبەجێ نەکرد کە بە دەنگی بەرز ئەیانگوتەوە، ئەوەتا دوای چەند مانگێک بەسەر ئەوەدا کە سیاسەتێکی دەرەکی ئەخلاقییان جاڕدا، کاتێک ڕووسیا لە کردەیەکی تا ڕادەیەکی زۆر هاوشێوەی ئەوەی سڕب لە کۆسۆڤا کردیان پەلاماری کۆماری چێچیانی دا، زۆر بە شوورەییەوە بێدەنگ بوون. لە هەریەک لە کۆسۆڤا و چێچیاندا وڵاتێکی دەسەڵاتدار بە بەکارهێنانی گوشاری سەربازی هەوڵی هێشتنەوەی دەسەڵاتی خۆی بەسەر هەرێمێکدادا کە گەلێکی جیاوازی تیاژی لە ڕووی ڕەگەز و ئاینەوە کردەکانی رووسیا لە چێچیاندا زۆر لە کردەکانی سرب لە کۆسۆڤە دڕندەتر و خوێناوی تر بوون و زیانی گیانی گەورەتریان لێکەوتەوە لەبەرە و ڕووبوونەوەی تەحەدایەکی لەم چەشنەدا زۆربەی ئەوانەی پرۆسەکەی کۆسۆڤایان بە یەکەمین کاری لە شێوەی خۆی دانالجییاندا یان بێدەنگ بوون یان چەندە ڕێو شوێنێکی کارتۆنیان گرتەبەر بۆ هێورکردنەوەی گروپەکانی فشاری ناوخۆ سەبارەت بە ئەفریکاش، خۆدزینەوەیەکی هاوشێوە ڕوویدا لە ئامانجە ڕاگەیەنراوەکانی سیاسەتی دەرەکی نوێ. لە بەگژاچوونەوەی تاوانی کردە دڕندانە زۆر بەربڵاوەکانی سیرەلیۆندا، بەشدارەکانی پرۆسەی کۆسۆڤا تێوەگلانی سەربازییان ڕەتکردەوە، هەرچەندە، هێزێکی کەمتر بە پێی پێوەری کۆسۆڤا زۆر بە خێرایی ئەو قەسابخانەیەی ڕاگرت. هەروەک مەسەلەی دەستێوەردان لە سودان یان لە قەوقاز پێشنیار نەکرا، وێڕای ئەوەی قوربانییەکانی ئەو شوێنانە لە قوربانییەکانی کۆسۆڤا زیاتر بوون. بە سەرنجێکی وردیش ئەوە دەرەکەوێ کە بنەمای گشتی سیاسەتی دەرەکی ئەخلاقی نوێ بەسەر وڵاتە گەورەکاندا یان بەسەر هاوپەیمانەکانیاندا یان بەسەر ئەو وڵاتەنەدا پەیڕەو نەکرا کە لە چوارچێوەی کۆمەڵگە دیموکراتە مەزنەکاندا گروپی دەنگبەخشی گەورەیان هەیە. بەوەش ئەم سیاسەتە تەنها ئەو وڵاتە بچووکانە ئەگرێتەوە کە لە کەنارەکانی ئەوروپادان و هەروەها ئەندۆنوزیا ئەوەیش لە کێشمەکێشی ئاشووبی ناوخۆیی و بەرگە نەگرتنی هیچ مەترسیەکی سیاسی دەرەکیدا. هەبوونی سنوورێک بۆ توانای جێبەجێکردنی بنەماکانی سیاسەتی دەرەکیی بێگومان پەیوەندی ئەو سیاسەتە بە پرسەکانەوە لاواز ناکا لە هەندێک حاڵەتی دیاریکراودا، بەڵام ئەوە لە ئەمریکا ئەخوازێ کە لە پەیوەندی نێوان بنەمای ئەخلاقی و سیاسەتی ڕۆژانی دەرەوە تێبگا. بنەما ئەخلاقیەکان و جیهانین و چوارچێوەیەکی زەمەنیان نییە. بەڵام سیاسەتی دەرەکی بەستراوەتە و بەهلومەرجەوە چونکە وەک بیسمارکەڵێ هونەری ممکنە و زانستی ڕێژەیە. هەر کاتێکیش بنەما ئەخلاقیەکان بەبێ گوێدانە مەرجە مێژوویەکان جێبەجێکران ئەوە ئەنجامی ئەوە زیاتر بوونی ئەندێشەکانە بێ لە بری چاکردنیان ئەگەر لە بەڕۆشنایی مەرجە ناوخۆیی یان ناودەوڵەتەکانی جێبەجێکران ئەوە مەبەستی داواکرا و دیانە بەسترێتەوە بەو بەرژەوەندێ نەتەوەییانەوە کە وێڵسۆنیەکان هەردەم ڕخنەیان لێگرتووە. کەواتە ئەو کۆتانەی لەسەر دەستێوەردانی مرۆیی یان هەر شتێکی تر دروست دەبن تایبەتن بە ئامادەباشی بۆ پێشکەشکردنی نرخی پێویست و قوربانیدانی گیان یان ماڵی ئەوەش لە توانەدا نییە کە ڕێبازی دەستوەردان ئیتر جیهانی بێ یان شتی تر بە بەردەوامی بگیرێتە بەر. تەنها مەگەر ڕای گشتیی بڕوای بەوە هەبێ کە ئەو بەرژەوەندییانەی لە مەحەکدان، پاساوی تێچوونەکە دەنەوە. هەموو نموونەکانی دەستتێوەردانی مرۆیی نەوەدەکانیش ئەم توخمەیان بە تایبەتی کەم بوو، لە سۆماڵەوە تاگاتە کۆسۆڤا. هێزە ئەمریکاییەکان کە لە سۆماڵ هەر ئەوەندەی زیانیان بەرکەوت، پاشەکشەیان پێکرا. هەر لە سەرەتای هەڵمەتەکەی کۆسۆڤایشەوە سەرکردەکانی ناتۆ ئەوەیان ڕاگەیان بێجگەل لە هەڵوێستی جوامێرانەی تۆنی بلەیەری سەرگۆزیران کە کردە سەربازیە زەمینیەکان لە ئەژەندەدا نین بەواتایەکی تر گیانی خەڵک ناخرێتە مەترسیەوە ئەوەش لە هەوڵێکدا بۆ تاقیکردنەوەی توانای بەرگەگرتنی بردومانی بەردەوام لەلایەن سلۆبەدان بلۆسۆفیجەوە هەروەک ترس لە پێکران لە ڕیزی هێزەکانی هاوپەیماناندا وەهای لێکرد بۆردومانی ئاسمانی لە بەرزییەکەوە ئەنجام بدرێ کە زیاتر بێت لە مەودای موشەکە دژە هەوایەکانی سەر واتە پهزار پێ و پەرەژوور ئەوەش مانای ئەوە بەخشێ لانیکەم لە کۆسۆفادا کە کۆمەڵگە دیموکراتەکانی ڕۆژاوە هەموو سەرکێشێکی خۆیان بۆ خزمەت پرسە ئەخلاقیەکان لە بەرزیەکی دیاریکراودا قەتیس داوە. پێشنیاری سێهەم ئەوەیە کە بۆ ئەوەی هەر چەمکێک بکرێتە بنەمایەک سیستەمی نێودەوڵەتیە لەسەر ڕێک بخرێ ئەبێ بە گشتی لە کۆمەلگای نێودەوڵەتیەوە پەسەند بکرێ ئەوەژە گەڕێتەوە بۆ ئەوەی سیستەمی نێودەوڵەتی پێویستی بە پەسەندکردنێکی بەرخراوان هەیە ئەگەر ئەوەش نێتە دی ئەکرێ ئەو بنەمایە وەک چەمکێکی ڕێکخەری بنەڕەتی دەرکەوێت بەڵام پێویستی بەوە ئەبێ بە زۆر بسەپێنرێ ئەوەش زووتر ڕوویداوە هەندێک ئاینی جیهانی هەر لە بنەڕەتەوە لە ڕێی لەشکردکێشی سەربازیەوە بڵاوبوونەتەوە و دواتر بوونەتەوە نیشانەی باوەڕ ئەوەی لەبارەی دەرەنجامە سیاسیەکانیش هەر ڕاستە وەک لە شەڕی ناوخۆی ئەمریکادا ڕوویدا. دەستێوەردانە سەربازیە مرۆیە جیاجیاکانی وڵاتە یەکگرتووەکان لە نەوەدەکاندا لە ڕووی نێودەوڵەتیەوە بە ئاستی جیاجیا پەسەند کرا. هەڵمەتەکەی سۆماڵ پشتی بە بڕیارێکی ئەنجومەنی ئاساییش بەستبوو هەروەک لەسەر داوای ڕاستەوخۆی ئەمینداری گشتی نەتەوە یەکگرتووەکان دەستی پێکرد. لەبەرەوە ئەو مەسەلەیە نەوروژێنرا کە ئایە ئەکرێ تاکلایەنە یان لەلایەن کۆمەڵێک وڵاتەوە بەبێ بڕیارێکی نێودەوڵەتی چارەسەری سەربازی بسەپێنرێ یان نا. هەر کە ئەرکەکە لە پرۆسەی پاراستنی ئاشتیەوە گۆڕدرا بۆ پرۆسەی دروستکردنی ئاشتی، لە سەرپەرشتیکردنی ئەو لایەنانەوە کە پێی قایل بوون، گۆڕدرا بۆ سەپاندنی ئەنجامێک، بە زۆر بەسەر لایەنێک یان زیاتر لە لایەنێک کۆدەنگێک بوو بە هەڵ. لە هاییتیش دەستێوەردانی مرۆیی ڕوویدا و گوزارشتێک لە سیاسەتێکی نوێ کە ئەیویست وابەستەیی ئامریکا بە فرەحیزبییەوە دەربخا. لەوەی ئیدارەی کلنتۆن نەتەوەیەکگرتووەکانی قایل کرد بەوەی ڕێگا بدا بە بەکارهێنانی هێز بۆ گێڕانەوەی دەسەڵاتی مەدەنی. دوو هەفتەش دواتر لە نۆزدەی ئێلولی 1994 هێزی ئامریکایی وەک بەشێک لە هێزێکی نەتەوەیە گرتوەکان کە چەند توخمێکی لە دەرەوەین نیوەی ڕۆژاوای گۆی زەویش لە خۆگرتبوو ڕەوانەی ئەو وڵاتە کرا. ئەم دەست تێوەردانە فرەلایەنە کاریگەریی پێچەوانەی لێکەوتەوە لەوەی هەڵگەڕانەوەیەک لە سیاسەتی مێژوویی ئامریکادا پیشاندرا بەرامبەر نیوەی گۆی ڕۆژاوا لانی کەم لە ڕووی یاساییەوە چونکە لەوەتەی ڕێبازی مۆنرۆ جاڕدرا تا ئەگاتە دامەزراندنی ڕێکەوتنامەی ڕیۆ لە ساڵی 1940دا کە سیستەمێکی ئاساییشی هاوبەشی نیوەی ڕۆژاوای گۆی زێوی لێکەوتەوە هەتا دەیان ساڵ دواتریش ئیدارە یەک لە دوای یەکەکانی ئامریکا سوورن لەسەر ئەوەیە بێ گرفتەکانی ناوچەکە لەلایەن وڵاتی هەردوو ئەمریکاوە و لەو پەڕی حاڵەتیشدا لەلایەن وڵاتە یەکگرتوەکانەوە بە تەنها چارەسەر بکرێن. سەبارەت بە هاییتی، ئیدارەی کلنتۆن پاشگەز بۆوە لە بەشداری پێکردنی ئەو دامەزراوەیەی بە تایبەتی بۆ ئەو مەبەستە پێکهێنرابوو، رێکخراوی وڵاتانی ئامریکا. لەوەش پاشگەز بۆوە کە خۆی یەک لایەنە هێزی بەکار بهێنێ چونکە وڵاتانی تری ناوچەکە بە دەستێوەردانی سەربازیی قایل نەبوون ئەگەرچی ئامادەبوون پشتیوانی لە هەر ڕێوشوێنێکی دیپلۆماسی و ئابووری بکەن. بەو پێیەی سۆماڵ ئەکەوێتە سنوورێکی فراوانتری بایەخ پێدانی وڵاتانێکی زۆرەوە لە کاتێکدا هایتی لە ناو چوارچێوەی بایەخ پێدانە کلاسیکەکانی ئەمریکادا بوو. بۆیە هیچیان بە کەڵکی ئەوە نایەن دەرەنجامێکی گشتیان لێوە هەڵێنجێنرێ سەبارەت بە توانای جێبەجێکردنی بنەما نوێیەکانی دەستێوەردانیی مرۆیی بەڵام بۆسنیا و کۆسۆڤا وەهانین چونکە هەردووچان لە ناو دڵی ئەوروپادان و قەیرانەکە لە کیشوەرێدەکدا ڕوویدا کە هێشتا تایدا یادەوەرێکانی جەنۆساید لەسەر دەستی نازیەکان زیندووە. ئەو وڵاتەش کە بۆسنیا و کۆسۆڤا لێی جابوونەوە بە درێژایی شەڕی سارد لەژێر پارێزگارییەکی ناڕسمی ناتۆدا بوو. بۆیە دەرکەوتنی کاردانەوەیەکی تووڕە لەلایەن پەیمانی ئاتلانتیکەوە بەرامبەر بەدکاریە لە ڕاددە بەدەرەکانی جەنگی بەڵقان کارێکی حەتمی بوو. بەڵام هەردوو حاڵەتەش لە ڕووی ناوەرۆکەوە هەر جیاوازن. بۆسنیا وڵاتێکە نەتەوەیە گرتوەکان پاش هەڵوەشانەوەی یەکێتی یۆگۆسلاویا بەڕسمی ناسیوێتی. ململانێکە کردەی هێندە دڕندانەی لێکەوتەوە لە وەسف نایە زۆربەی ئەو کردانش لەلایەن سربەکانەوە ئەنجامدران بەڵام بەر لە کۆتایی هاتنی ململانێکە کەرواتەکانیش کە لە ڕووی هوەریەوە لە پاڵ ناتۆ هێزی نەتەوەیە گرتوەکاندا بوون کاری جێنۆسایدیان ئەنجامدا مسلمانەکانیش لە پێوەرە کلاسیکەکانی باڵقان دەرنەچوون سەبارەت بە کردەی دڕندانە دەستێوەردانی مرۆیی ناتۆ لە بۆسنیادا دوای داواکارییەکی حکوومەتی ددان پێدانراوی بۆسنیا و لەژێر چەتری نەتەوەیەگرتووەکاندا گەیشتە قۆناغی یەکلاییکردنەوەی سەربازی کە ئەویش قۆناغێکە هیچ کێشەیەکی مەبدەئی نوێ نەوروژاند و لە هیچ کارێکی پێشخۆیشی نەئەچوو. هەروەک توندوتیژی و کردن نابەجێکان لە ئاستێکدا بوون ویژدانی دیموکراتەنەی ئامریکایان پاڵ پێوەنا بۆ بازدان بەسەر ئیعتیباراتی ئاسایشی نەتەوەی دژواریەکانی بۆسنیا ئەنجامی دەستێوەردانەکە نەبوون بەڵکو ئەنجامی ئەو یەک لایکردنەوە سیاسیە بوون کە دوای ئەو هات و کە دواتر لێ دوێن. لە ڕووی مێژووییەوە بۆسنیا هێڵێکی جیاکەرەوە بوو لە نێوان هەردوو ئیمپراتۆریەتی نامسایی و عوسمانی و لە ساڵی 1970 دا خرایە دەم ئیمپراتۆریەتی نەمسایی. هیچ کاتێکیش بەشێک نەبووە لە سربیا بەڵام کۆسۆڤا مەزارگەی بوژانەوەی ڕۆحی نەتەوەیەکانی سربیا بوو. هەر لەوێ ململانێی سربەکان لە پێناوی ڕزگاربوون لە ئیمپراتۆریەتی عوسمانییەکان لە ساڵی 1389 دا بە جەنگێک دەستی پێکرد کە کارەساتێکی لێکەوتەوە بۆ سربەکان لە ڕاستیدا کۆسۆڤا تەنها لە ساڵی 1912 دا لە ئیمپراتۆریەتی عوسمانی دابڕکرا و دواتر بوو بە یەکەیەکی ئیداری سەربە سربیا. لە کاتی دەسەڵاتی عوسمانیەکاندا پێش ساڵی 1912 کەمینەیەکی مسلمان کە زۆربیان ئەلبان نەژاد بوون فەرمانڕەوایی زۆرینەیەکی سربیانە کرد لە سربیادا. کاتێکیش سربیا لە دوای شەڕی باڵکانی ساڵی 1912دا دەستی بەسەردا گرت ئەو پەیوەندیە پێچەوانە بووەوە تەنها شش ساڵ نەبێ لە داگیرکردنی لەلایەن نازییەکانەوە کە موسوڵمانەکان ئەو دەرفەتەیان بۆ تۆڵەسەندنەوە قۆستەوە. لە ماوەی سەدەی بیستەمدا پێکهاتەی ئیتنیکی کۆسۆڤا هەر لە گۆڕانی بەردەوامدا بوو تا ئەو کاتەی ئالبانەکان وایان لێهات نزیکەی لە سەدا هەشتەی دانیشتوان پێک بهێنن هەرچەندە سەرۆک تیتۆش لە ساڵی 1970دا ئۆتۆنمی بەخشی بە کۆسۆڤا سوڕی کینە گۆڕینەوە هەر بەردەوام بوو، بەڵام سڵۆبەدان میلۆسۆڤیچ لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ دا لە یادی شەش سەد ساڵەی جەنگی کۆسۆڤەدا ئەو ئەزموونەی ڕاگرت و ئاشکرای کرد کە مەبەستی لەوە ڕاگرتنی خراپ مامەڵەکردنی سڕبەکانە لەلایەن ئەلبانەکانەوە. بەدەر لەوەش تا چەندە ئەو تۆمەتە ڕاست بوو بێ، گرووپە ئیتنیکییەکانی بۆسنیا و کۆسۆڤا هەرگیز وازیان لە گوشارخستنە سەر یەکتری نەهێناوە، مەگەر ئاشتی لە ڕێی هێزی دەرەکییەوە سەپێنرا بێ بەسەریاندا، یان ئیمپراتۆرێتی عوسمانی، یان نەمسایی، یان تیتۆ، ئەمڕۆش ناتۆ ئەو هێزەیە. باری یاسایی کۆسۆڤا جیاوازە لە باری یاسایی بۆسنیا لە بۆسنیا شەڕی ناوخۆ لەسەر دەسەڵاتی سیاسی وڵاتێک بەرپا بوو کە لە قۆناغی دروست بووندا بوو لەگەڵ ئەگەری دابشبوونی ئەو وڵاتە بەسەر سێیەکەی ئتنیکیدا لە بەرامبەردا لەسەر ئاستی نێودەوڵەتی ددان بە کۆسۆڤدان نرا وەک بەشێک لە دەوڵەتی یوگوسلاڤیا و ئەو بارەی نەکەوتەبەر تاحەدا بەر لە دەستپێکردنی هەڵمەتی سەربازی ناتۆش سەرۆک کلنتۆن لە گوتارێکدا بۆ دانیشتوانە سڕبەکەی ئەوێ سەرلەنوێ جەختی لەسەر سیاسەتی وڵاتە یەکگرتووەکان کردەوە هاوپەیمانانی ناو ناتۆ پشتگیری کۆسۆڤاکەن وەک بەشێکی وڵاتەکەتان. گوتیشی ڕێکەوتنامەکە مافی هەموو دانیشتوانی کۆسۆڤا دەستەبەرەکە، سربەکان و ئەلبانەکان، لە چوارچێوەی کۆسۆڤادا وەک یەکن. کلینتۆن ئەو گوتارەیدا هانی حکوومەتی سربیای دەدا بەو پێشنیارە نائاسەیەی وەزیرانی دەرەوەی پەیمانی ناتۆ قایل بێت و هەروەها بنەمای دەستێوەردانی مرۆیی گەیاندە ئاستێک لەوە و پێش پێی نەگەیشتبوو. پەیامێکیشی بۆ ناتۆ دیاری کرد تا ئەو دەمە بە خەیاڵی کەزا نەهاتبوو. لە ڕاستیدا ئەوە ئاگادارکردنەوەیەک بوو داوای ئەوەیە کرد کۆسۆڤا بخرێتە ژێر چاوەدێری ناتۆوە و هێزەکانی ناتۆ بە سەربەستی بە خاکی یۆگۆسلاڤیادا گوزەر بکەن. پێشنیارەکانی ڕامبۆڵی ناوی ئەو قەڵایی فەرەنسایە کە بە سەرۆکایەتی هەردوو وەزیری دەرەوەی فرەنسا و بریتانیا ناتۆش لە لای خۆیەوە بە پشتیوانی دە هەزار پۆلیسی سربیایی و 1500 پاسەوانی سنوور لێپرسراوێتی یەکجارەکی بواری ئاسایشی پێسپێردرا. بە کۆتایی هاتنی ماوەیەکی سێ ساڵیش پاشە ڕۆژی کۆسۆڤا لە ڕێی هەڵبژاردنێکەوە، دیاری بکرێت. ئەو هۆکارە مرۆییانەی لە پشت ئاگادارکردنەوەکەی ناتۆوەن شایستەی ڕێزلێگرتنن. بەڵام بۆ هەر کەسێک ئاگای لە مێژووی سربیا بێ گومان نەبوو لەوەی پێشنیارەکانی ڕامبۆڵی ئەبنە هۆی هەڵایسانی جەنگ چونکە وڵاتێک زۆربەی کات بە تەنها دژی هەردوو ئیمپراتوریتی نەمسایی و عوسمانی جەنگابێت و زۆر بە سەختی بەرەنگاری هێتلەر و ستالینی کردبێ بەبێ یارمەتی هاوپەیمانان هەرگیز نە ڕێگای ڕەتبوونی هێزی بێگانە ئەدات و نەواز لە هەرێمێگە هێنێ کە مەزارگە مێژوویەکانی تێدایە بۆ ناتۆ. هەروەک چۆن سوپایی ڕزگاری خوازی کۆسۆڤا بزوتنەوەیەکی سیاسی ئاسایی نەبوو لە پێناوی ئۆتۆنۆمیدا خەبات بکە چونکە وەک پاشکۆیەکی ئەنوەرخواجە ئامانجی ئەو سوپایە بریتی بوو لە کۆسۆڤایەکی سەربەخۆ و ڕەنگە ئەلبانیایەکی مەزن کە ئەلبانیا و بەشە ئەلبانیەکەی ماکەدۆنیاش لەخۆ بگرێ. کۆمەڵگایەکی دیموکراتی فرەحزبی و فرەئەتنیکی کە سربەکانی جیایان بێتەوە تایدا چەمچێک بوو لە کۆمەڵگەی سوپای ڕزگاری خوازی کۆسۆڤدا پەسەند ناکرا. کاتی دەرچوونی ئاگاداریەکەی ڕامبۆڵێ، جەنگ لە گەرمەدا بوو، سێ سەد هەزار پەناهەندەی ئاوارە کردبوو، هەروەها نزیکەی دوو هەزار کەس پێوە بووبوون. بەڵام جێنۆساید هێشتا بە شێوەیەکی مەنهەجی دەستی پێ نەکردبوو. ئەو کۆمەڵە پەناهەندانەی لە دوای بۆردومانەکەی ناتۆوە شاشەکانی تەلەفزیۆنیان پڕکردەوە، بە ڕادەیەکی زیاتر دەرەنجامی کردەکانی ناتۆ، خۆی بوون تا ئەوەی دەرەنجامی کێشە بنەڕەتیەکە. منیش پێم وایە هەرچەندە ڕێگایەک نییە ئەوەی پێی بسەلمێنم کە ئەو ئامانجەی لە کۆسۆڤای سەربەخۆی چوارچێوەی یۆگۆسلاڤیا خوازرا کە هەر ئەوەش ئەنجامی کردە سەربازییەکانی کۆسۆڤا بوو ئەکرا بە نرخێکی کەمتر و بە شێوازێکی شێندە دەمارگرژی پێوە نەبێ بەدی بێ. بێگومان هاوپەیمانانی ناتۆ بە هەندێک لێکچوواندنی ناڕۆشن و لە ڕووی مێژووییشەوە نادروست پاساویان بۆ کردەوەکانیان نەهێنایەوە، هەردوو جەنگە جیهانیەکە لە بەڵکانەوە دەستی پێکرد، یان جەنگەکە ئاراستەی کەسێک کرا کە لە هێتلەرە چوو کە ئەویش سلۆبۆدەن مێلۆسۆفیچە، بەڵام جەنگی جیهانی دووهەم لە بەڵکانەوە دەستی پێنەکرد. یەکەمیش لەو شێوازەوە کەوتەوە کە زلهێزەکان خۆیان پێوە بەستبووەوە بە پارتەکانی باڵکانەوە. میلۆسۆفیجیش خوێن ڕێژێکی ناوخۆی بەڵکان بوو نەک هێتلەر لە کامیشدا لەلایەن گەلەکەی خۆیەوە و لە ڕێی شۆڕشێکی ناوخۆییەوە وەلانرا کە زۆر لەو شۆڕشانە ئەچێ کۆتاییان بە هەموو سیستەمە ئۆتۆکراتە کۆمەنیستەکانی ئەوروپای ناوەڕاست و ڕۆژهەڵات هێنا. سەرەڕای خۆپارێزییەکی زۆر، دواجار لە چەندین چاوپێکەوتنی تەلەفزیۆنیدا کەوتمە پشتگیریکردنی پرۆسەی کۆسۆڤا، چونکە هەستم بەوە ئەکرد کە ناتۆ شکستێکی بەسەردا بێ، ئەوە خراپترین سەرەنجامە بێ، بەڵام سەرکەوتنی سەربازی نەبوو هۆی ئەوەی نیگەرانیم لە بڕیارەکەی ناتۆ بە بڕیارێکی تردا بگۆڕێ. ئەو بڕیارەی ئەبوو وڵاتێک پارچە پارچە بکە کە ئەندامانی ناتۆ هێشتا پەیوەندی دیپلۆماسی تەواویان هەبوو لەگەڵیدا. دەوڵەتێک تەنها بەر لە دوو ساڵ ناتۆ ڕێکەوتنامەیەکی لەگەڵدا بەستبوو سەبارەت بە بۆسنیە. داواکاریەکانی ڕامبۆڵێ سنوورێک بوون لە نێوان دوو قۆناغ لە مێژووی هاوپەیمانیەکە چونکە سووربوون لەسەر هەڵگیرساندنی جەنگ لەلایەن چەند وڵاتێکەوە کە بە درێژایی کات بیانووی بەرگری کردنانەی پوختیان بۆ یەکبوونەکەیان نەهێنایەوە چونکە ناتۆ لە کاتی هاندانی ڕووسیادا بۆ قایلبوون بە فراوانکردنی هاوپەیمانیەکە چەندین جار جەختی لەسەر سروشتی بەرگری کارانەی خۆی کردوێتەوە بەدەر لە بۆچوونی هەرکەسێکیش لەبارەی نەمانی ڕێبازی سەروەری نێودەوڵەتی ئەوە کۆبوونەوەی دووشت پشت گوێخستنی پەردە لە ڕوو هەڵماڵراوی لەلایەن هاوپەیمانیەکی نێوان کۆمەڵگات دیموکراتەکان لەگەڵ دیپلۆماسیەتی توندوتیژ گەیشتە ڕادەی دوورکەوتنەوە لەو ڕێسا نێودەوڵەتیانەی بە درێژایی ماوەی شەڕی سارد کۆمەڵگا دیموکراتەکان پێیان لەسەر داگرت بەوەش کە لەنێک کەوتە نێوان ئەو لافانەی زۆربەی سەرکردەکانی هاوپەیمانیەکە لێیانەدا کە سیاسەتی دەرەکی ئەخلاقی نوێیان پیرۆزە کرد و کاردانەوەیکی زۆربەی وڵاتانی جیهان وڵاتانی تازەپێگەیشتوو بە گشتی ڕێبازی دەست تێوەردانی مرۆیی وەها لێگەدەنەوە وەک ئامرازێک بەدەست کۆمەڵگە دیموکراتە پیشەسازییەکان بۆ گرتنەبەری پاوانخوازییەکی کۆلێنیالیستی نوێ. چینیش لەبەر چەند هۆیەکی لەو چەشنە ئەم ڕێبازەی ڕەت دایەوە. ڕووسیاش لەوە ترسا کە ئەو ڕێبازە مۆڵەتێکی هەمیشەیی بدا بە ناتۆ بۆ دەستوەردانی سەربازی لە ئەوروپادا، ئەوێک کە پەیوەندی مێژوویی بە سربیا ئەبەستێتەوە. ڕەنگە بایەخدارترین کاردانەوە لە هاوپەیمانە ئەوروپاییەکانەوە بووبێ کە بۆچوونی جیاجیایان هەبوو. دوای ئەوەی لە کۆسۆڤادا وەک داکۆکی کار لە بنەما جیهانیەکان خۆیان ڕاگەیان زۆر خێرا لەو بوێریە تایبەتی خۆیان هەڵگەڕانەوە دوای ئەوەی سەرکردەکانی ئەوروپا هەرگیز نەچوونەوە سەربازی هیچ ڕفتارکردنێک بەبێ ڕەزامەندی نەتەوە یەگرتوەکان چونکە چین و ڕوسیاش مافی ڤیتۆیان هەیە بەو پێیەی دوو ئەندامی هەمیشەیی ئەنجومەنی ئاسایشن. بۆیە ڕێبازی دەستێوەردانی مرۆیی بوو بە دژەئاخنەیەک لە ڕواڵەتدا، بە بنەمایەکی جیهانی کە بەدوای کۆدەنگیدا گەڕێ. لە هەلومەرجێکی وەهادا ڕەنگە ڕێبازی دەستێوەردانی جیهانی بە ڕووی خودی مرۆڤایەتیدا هەڵگەڕێتەوە. هەرکاتیش ڕێبازی دەستێوەردانی جیهانی بڵاوبۆوە و ڕاستیە ڕکابەرەکان کەوتنە گوشتار لە ناوخۆیاندا ئەشێ بچینە جیهانێکەوە وەک چسترۆن ئەڵێ خەسڵەتە جوانەکان تایدا سەرشێت بوون. تا دیدارێکی نوێ و ئەڵلقەیەکی نوێ سەرفراز بن.